گوێگرانی ئازیز شەوتان شاد خۆشحاڵین لە بەشی یانزەیەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون لەگەڵمان بن هەژاری موکریانی بەردەوام دەبێت لەسەر گێڕانەوەی سەرگوزشتەی ژیانی خۆی و هەر لەو باسەداین کە سەبارەت بە پەیوەندی بە حیزبەوە باسی لێ دەکات من تا ئەوسا لەبارەی ئاڵۆزبوونی وڵاتەوە هەر ئەوەندەم دەزانی کە ڕۆژێک تیارەیەک بەسەر گوندەکەماندا فڕێ و کاغەزی لێبەر بوونەوە دووبیان بوون ڕووسان بڵاویان کردبوونەوە کە خەڵکی ئێران خاترجەم بن ئێمە لە گورگانی هیتلەری ڕزگارمان کردوون دەوڵەتی شان شاهی ئێران کە هەواڵی نازی بوون لە بەرێک هەڵوەشا و سربازەکانی تەسلیم بوون بوو بە خۆشی خۆشیمان کە خوا شکر لە چنگ ئەمنیە و شڵتاغی معمور ڕزگار بووین سەروبنی قسەمان سڵاوت لە دیداری عروس و تەیارە ڕەش بوو هەرکەس لە شارەوە دەهات دەنگ و باسمان دەپرسی هەریەکە جۆرێکی دەگێراوە یەکێک گوتی کاکە لێم ڕوونە تێک چووە چونکە گوێم لێ بوو بەقالێک بە مشتریەکەی دەگوو پەهلەویش گوی وای نەخواردووە کوێخا سجیلێکمان هەبوو دەترسا بەراتەکەی نەدەینێ لە شار هاتەوە وتی درۆیە دەوڵەت هەروەک خۆیە و کاربەدەستانی ئەمنیم دیون زۆر بەکەیفن دڵمان ساردەوە بوو شەوێک دوو میوانی نەناسیاوم هاتن، بەڵام چۆن میوانێک ڕوت و قووت و تیتۆڵ شەڕ، کەسم هێندە ڕوت و پەرێشان نەدیوە، وتیان ئێمە سەربازی لە ورمێ بووین، بە تفەنگەوە دەهاتینەوە بەرەو وڵات، شکاکان ئێمەیان وەک سەتان و هەزاران سەرباز و ئەفسەری تر ڕوت کردەوە و ئەوجلانەیان داوینێ، هەندێ کۆنە جرکم دانێ، تێگەیشتین کە کوێخا ڕاستی نەوتووە، تەواو کردمانە خۆشی و شادی. بەڕاستی ڕزگار بوون لەو جەهەنەمەی پەهلەوی بۆ خەڵکی موکریانی نیەڵ دابوو هیچ خۆشیەکی نەدەگەیشتێ ئەمنیە دەهاتنە دێ هەر قەبرێکی تازەیان بدیبا خەڵکیان دەخستە داری سەماواتێ ئەو کابرەیەتان بۆ کوشتوە جا وەرە لێدان و بەرتیل وەرگرتن کار بکە لە بیرمە شەوێکی مانگە شەو درەنگانێک لە ماڵ دەرکەوتم کە تۆزێک بچمە دەشت ڕوانیم کەلاکێک لە بەرهەیوانی مزگەوتەکە خنە خنی دێ پیرەمەردێک بوو خەریک بوو دەمرد، چووم کوێخا دێم خەبەر کردەوە، ئەسپی هێنا و کەلاکی نەناسی برد و لە پەنا نزیکترین گوند فڕێی دا کە نەوەک ئەم نییە بزانن و ماڵ وێرانمان کەن. هەر ئەو شەوە کەلاک دێ بە دێ ڕۆییبوو تا گەییبووە دەروێشان کە ماڵی کچی کابرای لێ بوو، مەعلووم بوو لە کەڵبەڕەزاخانەوە بە نەخۆشی ئاوا گۆڕ بە گۆڕ کراوە. خوانەخواستە مەئموورێکی دەوڵەت لە گوندێک یان لە مەزرای گوندێک بە سەکتە بمردایە، ئیتر واوەیلا بوو، سەدان کەس دەکەوتنە بەڵاوە و لە سووچی ڕەش چاڵان توند دەکران، ئەگەر تەنیا ئەو دەردەی کە تاقە گوندێک لە مکوریان لە دەست پیاوی دەوڵەتی ڕەزاخانییەوە دیویە کۆبکرایەتەوە، کتێبێکی گەورەی دەویست. بیستمانەوە کە چۆن لەشکری ئێران کە سەرتاپا لە چەکی ئەڵماندا خنکابوو، چۆن بە بێ شەڕکردن لە بەریەک بڵاو بووە و سەری بێ کڵاو ماوەتەوە. سەرباز تفەنگیان داوە بە نانێک و لە کۆڵ خۆیان کردووەتەوە، بەوپەڕی ڕەزیلی، دەوڵەت لە بەریەک چووە. پاش کۆکردنەوەی خەلەوخەرمان، هاتمە شار و دیتم هەوای سیاسی خۆشە. ئەوسا بوو کە چوومە سوێند خواردن و دوای بۆیان گێڕامەوە کە حاڵ و باڵ چ بووە و چۆن ئەو حیزبە پێکەوە نراوە. نابەجێ نازانم بەر لە گێڕانەوەی ئەم ڕووداوە شتێک دەربارەی باسی کورد و ئازادی لە کوردستانی ئێراندا وەک بیستومە یا خوێندومەتەوە بژێڕمەوە. تاریخ پێمان دەڵێ کە خان ئەحمەد خان لە حەسەناباتی سنە تانجی لەسەر ناو و پێنج ساڵان پادشایەتی سنە و سابڵاغ و وڵاتی بەردەستی ئێستای عێراقی تاموسڵ بەدەستەوە بووە. لە ساڵی هەزار و دوو سەد و نەوەد و شەش دا بەرامبەری هەزار و شەش سەد و حەفتا و هەشت ی میلادیدا شێخ عوبەیدوڵڵای نەهری داوای سەربەخۆی کوردستانی کردووە و تا میاندواو و بناویشی گرتووە لە ساڵی هەزار و نۆ سەد و شەش و هەزار و نۆ سەد و حەوت ی زاینیدا شێخ بابای غەوساباد بە بریکاری حەمە حوسێن خان و سەیفەدین خانی سەقز و حەمەخانی بانە هاتوچۆی ڕووسانی کردووە کە بۆ ئازادی کوردستان یاریدەیان بدەن لە جەنگەی شەڕی یەکەمی گەورەدا، ئەفسەرێک بە ناوی مستەفا پاشای نەمرود بە بەرگی گۆڕا و هاتووە بە کوردستانی موکریدا گەڕاوە و داوای کردووە کە کورد ئازادی خواز بن. دەڵێن شەوێک لە سابڵاغ چووەتە قاوەخانەی حیکایەت خوان، گوێی لە باسی ڕۆستەم و دێوی سپی بووە، لە پڕ گوتوویە، الفاتحە. خەڵک فاتیحەیان خوێندووە. نەمرود دەستی هەڵهێنا و گوتوویە، خێری ئەو فاتیحەیە بە ڕوحانەتی ڕۆستەم و دێوی سپی. برام ئەوان مردوون ئێوە کە زیندوون فکرێک بۆ حاڵی خۆتان بکەنەوە هەرچەن ئەو باس و ڕووداوانە لە بیر خەڵک چوونەوە و کەمتر وەبیر هاتوونەوە بەڵام ڕەنگە شوێنەوارێکیان لە بن خۆڵەمێشی ئەو چەند ساڵانەدا مابێ و گەرمایی بە یەکجاری نەفەوتابێ لە پاش قەومانی شەهریوەر و هاتنی ڕووس بۆ مەڵبەندی مکریان ئەفسەرێک لە لایەن کۆمەڵی هیوای کوردستانی بەردەستی عێراقەوە هاتووەتەوە سابڵاغ و دەیەوێ کەسێک پەیدا کا کە گوێ لە ئامۆژگاری بگرێ چەند ڕۆژێک لەم و لەو پرسیار دەکا، پێی دەڵێن زەبیحی دەم لەو مەسەڵانە وەردەدە، زەبیحی حوسێنی پێ دەناسێنێ و چەند کەسێکیش ساز دەدەن کە گوێ لەو ئەفسەرە کە ناوی میر حاجە بگرن، یازدە کەس لە باغی سیسەی سابڵاغ دەگەڵ میر حاج کۆ دەبنەوە، لەسەر ئامۆژگاری ئەو، حیزبی، ژە، کاف، دادەمزرێنن. سوێننامەکەی دەنووسنەوە، پرۆگرامی حزبی هیوا بە تۆزێک دەستکارییەوە دەکەنە پرۆگرامی ژیانەوەی کوردستان، حوسێن فرووهێر، زەبیحی، تەوحیدی مەلا نەجمە، ئیمامی، محەممەدی نانەوا، قادری مودەڕیسی، محەممەدی یاهوو، شاپەسەندی، محەممەد سەلیمی، قاسم قادری، خاڵە مەلای داوودی یازدە کەسی بناغەدانەر بوون، جا کە زەبیحی منی بردە سوێندان، بەمنەوە بووینە بیست ئەندام، حوسێن ئەندامی ژمارە یەک و زەبیحی ژمارە دوو بوو، حوسێن سەرۆکی کۆمەڵەی ژیانەوەی کوردستان بوو. تازە ببوومە ژیانەوەی کوردستان، وام لە بیرە سێهەمین کۆبوونەوەمان بوو، حوسێن فروهێر وتی، من پێشنیهاد دەکەم هەژار دەرکەین، چونکە هیچ کارێکی لە دەست نایە. ڕەنگم زەرد هەڵگەڕا، تف لە زارمدا وشک بوو، بە نووزەیەکەوە وتم، نا، توخوا دەرم مەکەن، کارم پێ بسپێرن، ئاخر من ماڵم لە لادێیە و ئەنگۆش تا ئێستا لە لادێ کارتان نییە فرمێسکم هاتنە خوار بەزەیان پێم دەهات و وتیان قەیناکە ڕاستە زۆر دەستەوەستانی بەڵام هەر لە کۆمەڵەکەدا بمێنە لە درێژای تەمەنمدا کە ئێستا لە پلەی حوتەم و لە شەست و سێ ساڵمدا دەژیم زۆرم حیزب لە نزیکەوە دیتون باسی ڕفتار و ڕابردووی زۆریانم خوێندوێتەوە زۆر چەتونە هیچ کۆمەڵک وەک ئەندامانی ژیانەوەی کوردستان ئاوا فیداکار و دڵگەرم و یەکتر خۆشەویست بوو بن دەربارەی ئەسحابی پێغەمبەر زۆر باسی یەک دڵی و فیداکاری هەیە وەختە بڵێم ئەندامانی ئەو حیزبە شتێکی وابوون خۆدزینەوە لە فەرمان درۆ خۆ خوازی فێڵبازی بە جارێک تەرە ببوو لە حەوت کێوان ئاوا ببوو ماڵی دونیا هەر بۆیە مایەی دڵخۆشی بوو کە کۆمەڵە پێی لازم بێ جارێک لە تەرەغەوە هاتمە شار بیست تمەنم پاشەکەوت کردبوو کە جلک بۆ منداڵان بکڕم و نەخوازە کە دیتم خوشکم کولوجەی پینەکردووە. وتم بەداخەوە، بە تەڵەی قوماری سێ خاڵەوە بووم و هەموو پووڵەکەم دۆڕان. گوتی، دەزانم نەتدۆڕاندووە، بەڵام خەم مەخۆ، ئێمە هەرچۆنێک بێ ڕایدەبوێرین. هەرچەند زۆر زوو زۆرتر ببووین و ئەندامان لە سەد و دوو سەدیان تێپەڕاندبوو، بەڵام هەموو ڕووت و نەدار بووین و پووڵمان بۆ هەڵنەدەسووڕا کە پەرە بە ڕاگەیاندنی حزبی بدەین. کابرای حاجی قەرزی خۆی دەوێ و دەبێ مۆڵەتی لێ بخوازن. ئاخری حاجی دەیگوو، ئەو قەرزە وەک قەرزی دی ناچێ. بابە هەر پێم بڵێ بۆ چیت لێ قەرز کردووم، نامەوێ بمدەنەوە. ئاخری گۆڤار دەرکەوت و زۆر زوو بڵاو کرایەوە و دەسمایی ژمارەی دووهەمی قازانج کرد و ئیدی، نەپسایەوە و زۆری دەنگ دایەوە، تەنانەت ڕۆژنامەکانی ژوور و لاوەی ئێرانیش کەوتبوونە باسکردنی. لە بیرمە جارێک بیرمان لەوە دەکردەوە کە چاپخانەیەکی دەستی بچووک بکڕین و بیکەینە چەند بەشێکی بچووک و هەر کەسە بە پێی توانا بەشەکانی بکڕێ. کاکە ڕەحمان کە ئەوسا ببووە ئەندام و دەوڵەمەند بوو، وتی من هەمووی دەکڕم. باوەڕکە زۆرمان فرمێسکمان دەچاوگەڕا کە لەو خۆشییە ناهومێد بووین و لە کڕینی چاپخانە بەشدار نابین. کە لە خۆشی کۆمەڵەوە خۆم کردەوە شاعیر، جگە لە شعری کوردایەتی، شعری تریشم دەنووسین، جێژنە پیرۆزە بۆ ئەحمەداغا، گاڵتە و گەپ، گوڵستانی سەعدیم وەردەگێڕایە سەر باری گاڵتە، شعری حافزم بە باری گاڵتە و گەپدا وەردەگێڕا، ئەندازەیەکی زۆرم لەو شعر و نووسراوانە ڕێکخستبوو کە ئێستا هیچیانم نەماون و بە یەکجاری لەناوچوون، لە بیرمە بەر لە گۆڤاری نیشتیمان تەنیا دوو بەیتی من لەسەر کاغەزێک چاپ کرابوو، بۆ یەکەم جار کە دیتم ئەوەندەم کەیف پێ ساز بوو، بە شام دەگوت هەتیوە. ئای، کە چەندم شای بە خۆم بوو! ئێستا دەبێ ئاوڕێک بدەمەوە بۆ دواوە. گوتم لە سەرەتای چوونە حوجرە و دەرسی گوڵستانەوە دەگەڵ زەبیحی بوومە ئاشنا، جا چونکە بابی ئەو دەگەڵ بابم هەردووک موریدی شێخی بورهان بوون و نێوانیان خۆش بوو، ئێمەش پێکەوە هۆگرمان گرتبوو، هەرچەند ئەویان بردبووە مەدرەسەی دەوڵەتی و من فەقێلەی مزگەوت بووم، بەڵام لە کاتی بەرهەڵداییدا پێکەوە دەگەڕاین، هەروا تۆزێک لە خوێندنەوە ڕاهاتین، ملمان لە کۆنەکتێبان نا و نوشتە و جادووی کۆنەکتێبمان زۆری سەرنج ڕاکێشاین، چۆن مس بکەینە زێڕ، چۆن سکە لێدەین، چۆن وا بکەین خەون بە خەزێنەوە ببینین؟ لە بەزمی سکەلێداندا دوو شتی سەیرم دێتە بیر. قاڵبێکی سکەلێدانمان لە کتێبێکەوە شکڵ کێشا و چووینە لای پیرەمێردێکی تەنەکەساز کە بۆمان دروست کا. کابرا پرسی، بۆچیتانە؟ وتمان، بۆ خۆمان گاڵتەی پێ دەکەین. وتی، ڕۆڵە گیان، دەزانم بۆچی تانە، وەرن مامی خۆتان بکەنە شەریک، پەنجا ساڵە حەولی لە دوو دەدەم، بۆتان دروست دەکەم و خزمەتیشتان دەکەم. هەر وردە وردە گەرمتر دادەهات، کەوتبووە پەلە و لرفەوە، ئارەقی دەردابوو. دواتر پێی وتین، مامتان بە قوربانتان، بمکەنە شەریک، دەستی کرد بە پاڕانەوە وتی، ئێوە مەشاقی دەکەن، من خزمەتکارم، چیتان دەوێ بۆتان دەکەم، بەڵام بمکەنە شەریک. های بە کلکی خێوی، خۆ هێشتا نە ڕێسراوە و نە پێچراوە شەققەی دێ، زۆر زوو لە چنگی ئەویش هەڵاتین و تازە نەمانوێرا باسی بکەینەوە. بۆ خۆمان بە دزییەوە هەر چۆنێک بوو، قاڵبێکی وەک بەرگە شەمچەمان لێ دا و پڕمان کرد لە قوڕی خۆڵەمێش و دووقرانییەکی زیومان تێدا جێ کردەوە. قەڵایمان لە سەر مقەڵی پووڵ و بەفوو کە هەموو شەویلکمان گۆڕابوو تواندەوە و بەسەرماندا کرد، خوا بەسەرتی نەهێنێ. قەڵای بە دوو قڕانیەوە نووسا و ئێستا و ئێستاش بەری نەدا و لە باتی قازانج زەرەرمان کرد. بە گەورەیی بیرم لەوە دەکردەوە، باشە ئەوە ئێمە منداڵ و کاڵ بووین، ئاخر ئەو دوو پیرەمێردە بۆ دەبێ هێندە کەر بن کە لەبەر دوو منداڵۆکە بپاڕێنەوە، ئەو شتەی خۆیان نایزانن فێری ئەوانی کەن. دوعایەکم دەستکەوت نووسرابوو شەوێک جەغزێک لەسەر خۆڵ بکێشە چل جار سوورەتی یا ئەی هەل مزەمیل لەبەر و زۆر بەڕەوانی بخوێنە لەما بینی هەرجارەی خوێندنی سوورەدا ئەم دوعاە لەبەر بخوێنە جندۆکە دەیانەوێ بترسێنن کێوێک با موویەک هەڵواسرا و لەسەر سرت ڕدەگرن خۆیان دەکەنە شێر هێرشت بۆ دێنن نەکەی بترسی هەر یەک حرفت لێ غەڵت بێ واوەی لایە دەمری و گوناهی خۆت لەسەر خۆت ئەگەر لەو ئەزمونە سەرکەوتی و چل جارەکە تاو کرد جندۆکەیەک دەبێتە نۆکەر هەرچی بڵێ پێکی دێنێت ئای کە چەند شتی چاکە شەرتە پێی دەڵێم کچی قاقانی چینەیم بۆ بێنێ خۆ زێڕ و زیو هەر باسی ناکرێ. نەمویست زەبیحی بکەمە شەریک، پێم نەگوت. چەند ڕۆژان سورەت و دوعام وەک ئاو لەبەر کرد. شەو لە پاش ماڵ نووستنان بە دزییەوە چوومە وەتاغێکی لای درگامان کە ژووری میوانمان بوو. بەڕە و حەسیرم لا برد. جەغزم کێشا و بەرەو قیبلە ملم نا لە وورتە وورت. خوێندن لە بیست جار تێپەڕی و دەنگی پێ هات. چاوم کە چووقاندبوو هەڵم نەهێنا وتم با جندۆکە بێن منەتیان نەبێ. من ناترسم. ئیتر وازم لە جندۆکە و کچی قاقانی چینیش هێنا. کورتی ببڕمەوە، هەر پەڕە شڕەیەکم دەدیت و شتێکی لەم بابەتی سیحر و جادووانە تێدا بوو، لام وابوو ڕاستە. بەڵام خاوەنەکانیان ئەوەندە بە سەگیەتی نووسیبوویان کە مەپرسە. مێشکی مێشوولە و هێلکەی مێروولە تێکەڵکە و چاوتی پێ بڕێژە جندۆکە دەبینی. کیسەڵ دە خوێنی پەپ و سیمانەدا بکوڵێنە، ئێسکێک سەر ئاو دەکەوێ، ودمی هەیە و بەختەوەر دەبی. لە خانەقا حاجی عەبدوڵڵای کوڕی گەورەی شێخی بورهان بە پیری وەک منی منداڵ بیری دەکردەوە بڕیاری دابوو ئەگەر لە سایەی نوشتەوە خەزێنە پەیداکا بەشم بدا ڕۆژ نەبوو بۆ پەیداکردنی شتی لە عقل بە دوور نەمخاتە بێگارەوە تەواو وەڕەزی کردبووم ڕۆژێک گوتی بچۆ پێستی لە بەرتاو سپی بووی کێسەڵی مردووم بۆ پەیداکە ئاوی هەندە باشم بۆ بێنە دوعای لێ دەنووسم، دەملی کەڵەبابێکی ڕەنگ شینی بێ خاڵی دەکەم و ڕۆژی جومعە بەری دەدەم، لە کوێ نیشتەوە خەزێنەی تێدایە؟ وتم، هەندەبا چییە؟ وتی، پێم وایە ترۆزییە. وتم، قوربان! ئەگەر سیحرەکە بە کیری کەر لە پشتی کیسەڵی بنووسی باشترە. ئیتر خۆی لێ توڕە کردم و لە خەزێنەش بێبەش کرام کە ئەویش هەروەک من دەم لە بۆشتما دەگەڵ زەبێحی دوو بە دوو زمانێکمان دروست کردبوو کە تێدەگەیشتین و کەس تێمان نەدەگەیشت ڕۆژێک کە بەو زمانە قسەمان دەکرد کابرای گوێی لێ بوو ڕووی کردە کابرایەکی دیوتی آخر بۆچی آخر زەمان نییە ئەو سەگبابانە بە زمانی جوولەکان قسە دەکەن دەبڵێ لە کوێی فێربوون مانگی جۆ زەردان بوو، دروێنەی جۆ لە دەوری بۆکان دەستی پێ کردبوو، حیزب ناردی چوومە سابڵاغ، دەگەڵ میرزا قاسمی قادری و سەبیحی کە دەبووینە سێ کەس، وتیان دەبێ بچنە دزەی مەرگەوەڕ دەگەڵ نوێنەرانی حیزبی هیوای کوردستانی عێراق گفتوگۆ بکەن و هەر قەرارێک ئێوە بیدەن ئێمە پێی ڕازین. بە سواری تڕۆمبێل بەرەو ورمێ کەوتینە ڕێ کە لەوێوە فایتوون هەیە و دەمانباتە مەرگەوەڕ، گەیشتینە گوندی باڵانیش، شەڕ و هەرایەک بوو، سەگ ساحیبی خۆی نەدەناسی. زێڕۆ ئاغای هەرکی و دەوڵەت شەڕیان بوو، پۆستی ئەمنییە سووتابوو، هەشت کەلاک درێژ کرابوون، هەروا کورد بوون لە ورمێوە هەڵاتبوون و دەهاتن. بە پەلە ترۆمبێلمان بەجێهێشت و بەرەو چیا ڕەوین، چووینە گوندی کووکێ، کە ماڵە زێڕۆی لێ بوو. ویستمان میوانی بین، کابرایەکی گەرمیانی کە کۆن ئاشنای زەبیحی بوو لە دەرگا گێڕاینەوە، وتی، زێڕۆ دوژمنی شێخ عەبدوڵڵای دزەیە، لەوانەیە ڕووتتان بکا، چونکە دەچنە ماڵی ئەو. لەوێش بێدەنگ خۆمان ڕزگار کرد و چووینە گوندی قاسملوو لە دۆڵی قاسملوو لە بن چیای دمدم کە ئێستا شوێنەواری خانی لە بزێڕینی لێ دیارە شەو لە ماڵی مستەفا ئاغا ناو میوان بووین کابرا دەیەویست ڕووتمان کا بەڵام کەزانی دەمانچەمان پێیە وازی هێنا بەیانی وڵاغمان لە سۆفی شێرە ناوێک بەکرێ گرت و چوینە دۆڵی دزە بۆ نیوەڕۆ لای عبدولقادری کوڕی شێخ عبدوڵا لە گردووان بووین و ئێوارە چووینە ڕەشماڵی ماڵی شێخ لە دزە نوێنەرانی هیوا شێخ عبیدوڵای زینوێ سید عزیزی شەمزینی کە ئەفسەرێکی عراق بوو سعیدی کانی مارانی ناوێکیش کە تازە لاوێک و خوارزای شێخ عبیدوڵا بوو دەگەڵیان هاتبوو چەندین کۆبوونەوەمان پێکەوە کرد و لەسەر دوازدە نقطە پێکاتین کە هەردووک حیزب پێکەوە هاوکاری بکەن و مەعلومات پێک بگۆڕنەوە، جا چونکە لەو شوێنەی کە پێک هاتین بناری داڵانپەڕ و لایەکی شەمزینان و ئەم لایەی ئێران بوو ناومان نا پەیمانی سێ سنوور. بڕیار درا هەردووکمان بێ خۆگرتن هەر کەسە لای خۆی بەیانەکە بڵاو کاتەوە. دوای حەوت شەو لە دزە بە رێگەی شنۆدا گەڕاینەوە. لە شنۆوە بە پێ هاتینە نەغەدە و لە نەغەدەوە بە سواری تۆرۆمبیلێکی سینمایی ئینگلیسیان کە دەهاتە سابلاغ هاتینەوە ئێمە دەست بەجێ نوسخە بەیانی خۆمان لە نیشتیماندا چاپ کرد هێشتا بڵاومان نەکردبووەوە خەبەریان داینێ کە حزبی هیوا بەو پێکهاتنە ڕازی نەبوو و چاپی مەکەن ڕوپەڕە چاپکراوەکەی پێکهاتنەکەمان لە گۆوارەکە دڕی هۆش ئەوە بوو کە بەندێک لە پێکاتنەکەدا دەڵێ ئەگەر ئینگلیس لە عێراق بەشێ بدەن بە کورد نابێ کوردی دەرەوەی عێراق هەڵاوێرێ، چونکە کوردستان یەک پارچەیە، با بڵێن ئێمە بەشی کورد بە هەق دەزانین و بە پێی توانا یاریدەی هەموو کوردێک دەدەین، کە ئێمەش دەگەڵ ڕووسان هەر ئەو حەولە دەدەین و، مکوریان لە کوردی تورکیا و عێراق بە جیا نازانین. حیزبی هیوا کە بە سەرۆکایەتی مامۆستا ڕەفیق حیلمی بوو، لە مەسڵەحەتی نەزانیبوو کە هیچ ناوێک لە ڕووس و کوردی ئێران و تورکیا هەبێ، باسی ئەو ڕێککەوتننامە مێژوویە تا ئێستا لە زۆر چاپەمەنی ناوخۆی و لاوەکیدا کراوە بەڵام سیر لەوەدایە کە ناوی هەژار لە هەموواندا فرێدراوە و نووسویانە زەبیحی و میرزا قاسم لە ئێران و شێخ عبێدله و سید عزیز لە عراق و قازی خدر یان قازی مەلا خالید جاری واشەیە گوتویانە قازی عبدولوهاب لەلایەن کوردی تورکیاوە ئەم پەیمانانی سێ سنووریان پەسەند کرد خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی بەشی یانزەیەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر بەختەوەر بن.